تۆ ئەی موحەممەد بەو کافرانە بڵێ، ئا خەبەرم بدەنێ، ئەوەی کە ئێوە بانگیان لێ ئەکەن و ئەیان پەرستن لە غەیری خوا، هیچ شتێکیان لە بەشەکانی زەوی دروست کردووە؟ یا هیچ بەشدارییەکیان لە ئاسمانا هەیە؟ ئا کتێبێکم بۆ بێنن بەر لەم قورئانە هاتبێتە خوارەوە، یا پاشماوەیەکی زانستی پێشینانم پیشان بدەن ئەم مەسەلەیی تیا بێ، ئەگەر ئێوە ڕاستگۆن. بەڵکو ئەڵێن محمد خۆی بەدرۆ هەڵی بەستووە تۆیش لە وەڵامیانا بڵێ ئەگەر من هەڵم بەستبێ و خوا لەسەر ئەوە سزام بدا خۆ ئێوە خاوەنی هیچ دەسەڵاتێ نین لە ئاستی خوادا بۆ من خوا خۆی لە هەموو کەس باشتر ئەزانێ ئێوە خۆتان نوقمی چ لێشاوێکی درۆ و دەلەسە کردووە خوا خۆی بەسە بۆ ئاگەداری لە ئەحواڵ لە نێوان من و ئێوەدا و هەر خوا خۆی بەخشندە و بەڕەحمە. تۆ ئەی محمد بەو کافرانە بڵێ من شتێکی تازە بابەت نیم لەناو پێغەمبەرانا بۆ شتێکتان بانگ بکەم کە پێغەمبەرانی پێش خۆم خەڵکیان بۆ ئەو شتە بانگ نەکردبێ یەکێکی هەر وەک ئەوانم ئیدیعای زانینی عیلمی غەیب ناکەم و نازانم چیم لێ ئەکرێ و چیش لە ئێوە ئەکرێ شوێنی هیچ ناکەوم ئەوە نەبێ کە بە وەحی لە خواوە بۆم دێ و لە ترسێنەرێکی ئاشکرا و ڕوون زیاتر نیم تۆ ئەی محەممەد بەو کافرانە بڵێ، پێم بڵێن، ئەگەر ئەمەی من بە ئێوەی ڕائەگەیەنم کە قورئانە، لە خواوە بێ و ئێوە ئینکارتان کرد کە لە خواوە بێ و شایەتێکی بەنی ئیسرائیلی ڕاست بووەوە شایەتی لەسەر وێنەی ئەم قورئانەدا کە ئەو بابەتانەی تەوڕاتی مووسان کە لەگەڵ قورئانا وەک یەکن و لە پێش ئەم قورئانەیش تەوڕاتی کتێبی موسا پێشەوا بوو بۆ خەڵک و ڕەحمەتی خوا بوو بۆیان ئەم قورئانەیش کتێبێکی بە زمانی عەرەبی هاتووە و باوەڕ بە ڕاستی تەورات ئەکا و بۆ ئەوە هاتووە ستمکاران بتۆقێنێ و مژدەی دواڕۆژی چاکیش بێ بۆ ئەوانەی چاکە ئەکەن بە دەرد و ئازاریشەوە لێی بۆتەوە و بوویەتی. هەڵگرتنی لە سکیدا و لە شیربڕانەوەی، سی مانگی ڕەبەق ئەخایەنێ. کاتێ ئەگاتە تەمەنی هەرە بەهێزی و عومری ئەبێ بە چل ساڵ، ئەو کاتە وای لێ دێ بیرێ بکاتەوە و قەدری ئەو ڕەنج و مەینەتە بزانێ کە دایک و باوکی پێیانەوە کێشاوە. ئەو کاتە ڕووئەکاتە خوا و ئەڵێ، خوایە! وام لێ بکە سوپاسی ئەو نیعمەت و خێر و بەرەکەتەت بکەم کە داوتە پێم و بە باوکم و دایکمت داوە و توانای ئەوەم بۆ بڕەخسێنە کارێکی چاکی وا بکەم تۆ لێی ڕازی بی و نەوەم بکە بە نەوەیەکی چاک و خواپەرست و خزمەتگوزار و وا من پەشیمان بوومەوە لە هەر خراپەیەک کردبێتم و گەڕامەوە بۆ لای تۆ و من لە موسڵمانانم. ئەو کەسەی کەوا بە باوک و دایکی خۆی ئەوت هاوار لە عەقڵیەوە وەعدەی ئەوەم ئەدەنێ کەوا لەو دونیا زیندوو ببمەوە و لە گۆڕ بێمە دەرەوە کەچی چەندین سەدە لە پێش منەوە خەڵک مردوون و کەسیان زیندوو نەبوونەتەوە واتە شتی وا چۆن ئەبێ باوک و دایکیشی لە خوا پاڕانەوە کە بیخاتە سەر ڕێی ڕاست و پێیان ئەوت ئەی بەدبەخت ئیمان بێنە و با بەسی بێ کوفر کردن انهم کانو خاسرین. ئەم کابرا و کەسانی وەک ئەم کەسانێکن ئەو بڕیارەی خوایان تیا جێ بەجێ ئەکرێ کە لە گەلێ ئوممەتی پێش ئەوانیشا جێ بەجێ ئەکرێ لە جنۆکە و ئادەمیزاد کە ئەوەتە دۆزەخیان لێ ئەئاخنرێ ئەمانە کەسانێک بوون هەر لە سەرەتاوە دۆڕاندبوویان و زەرەرمەند بووبوون. بیر لەو ڕۆژە بکەنەوە کە کافران ئەبرێنە بەر ئاگری دۆزەخ و پیشانی ئەو ئاگرە ئەدرێن و پێیان ئەوترێ ئێوە ناز و نیعمەتی خۆتانتان هەر لە ژیانی دونیاتانا بۆ خۆتان برد و لەزەتتان لێ وەرگرت ئەمڕۆ ئیتر ئەو سەردەمە بەسەر چووە دەی سزای خۆتان وەرگرن کە مایەی سەرشۆڕی و سەفیلیتانە بەهۆی ئەوەوە کە لە دونیادا خۆتان بە ناحەق بەزل ئەزانی و فەرمانی خواتان بەجێ نەئەهێنا و لە ئەستۆتان نەئەگرت باسی هودی برای خێڵی عاد بکە کە خێڵەکەی خۆی لە وڵاتی ئەحقاف ترساند و بەر لەویش و لە سەردەمی ئەویشا پێغەمبەرانی تر بەسەر چووبوون و هەمان پەیامیان بە خەڵکەکاندا ڕاگەیاندبوو باسی هود بکە کە بە خێڵەکەی خۆیی وت لە خوا بەولاوە کەسی تر مەپەرستن من ترسی سزای ڕۆژێکی سەختم بۆ ئێوە هەیە کە داتانپڵۆسێ و کەس بە فریاتان نەگا کذلک نجزی القوم المجرمین. بەسەر هەر شتێکا هەڵکا بە فرمانی خوای خۆی وێرانی ئەکا و هات بەسەریانا و بەجۆرێ بەرباد و تەفروتونای کردن وایان لێ هات لە خانوەکانیان بەولاوە هیچیان بەرچاوی کەس ناکەوت ئێمە سزای خێڵی تاوانباران بەمجۆرە ئەدەینەوە باسی ئەوەیش بکە کە چەند کەسێکمان لە جنۆکە بادایەوە بەلای تۆدا هاتبوون گۆ بۆ خوێندنی قورئان شل بکەن کاتێ هاتنە مەجلیسی قورئان خوێندنەکەوە بە یەکتریان وت بێدەنگ بن و گۆ شل کەن با ببیستین کە قورئان خوێندنەکە بڕایەوە گەڕانەوە بۆ ناو خێڵەکەی خۆیان بۆ ترساندنیان لە موسڵمان نەبوون و بێفەرمانی خوا. بە خێڵەکەی خۆیانیان وت، ئەی عەشرەتەکەمان، بەڕاستی ئێمە گوێمان لە خوێندنەوەی کتێبێک بوو، پاش سەردەمی موسا هاتووەتە خوار و هەرچی کتێبێ لە پێش خۆیان نازڵ بووە بۆ سەر هەر پێغەمبەرێ ئەم باوەڕی پێ ئەکا و خەڵک ڕێنمایی ئەکا بۆ ڕاستی و بۆ ڕێگایەکی ڕاست کە ڕێگای خوا بە یەکزانینە. هەر کەسێکیش بە دەم بانگەوازی خواوە نەچێ و گوێی بۆ شل نەکا، خۆ ناتوانێ خوا بێدەسەڵات بکا لەم سەر زەویەدا و کەسیش شک نابا پشت و پەنای بێ ئەگەر خوا خۆی پشت و پەنای نەبێ. ئەوانە کە گوێ بۆ بانگەوازی خوا شل ناکەن، لە گومڕاهییەکی ئاشکرا و دیاردان. ئەو ڕۆژەی کە ئەو سزایەی وەعدەیان پێدراوە بێتە سەریان بە چاوی خۆیان ئەیبینن لەبەر ناڕەحەتی و سەختی ئەو سزایە وا ئەزانن سەعاتە وەختێ نەبێ لە جیهانا نەماونەتەوە و نەژیاون ئەمەی پێتان ڕائەگەیەنم تەبلیغێکە لە خواوە پێتانی ڕائەگەیەنم جا ئاخۆ لە کۆمەڵی تاوانبارانی لە ڕێگا لا داو بەولاوە کەس بەربادەکرێ؟ ئەنەسی کوڕی مالیک ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێت دەفەرموێت، پێغەمبەری خودا سەلات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی، گوناهەکانی ئوممەتم خرایە پێش چاوم، هیچ گوناهێکم نەبینی گەورەتر بێت لە گوناهی لەبیرچوونەوەی سورەتێک لە قورئان یان ئایەتێک لە قورئان کە کەسێک فێری بووە یان کاری پێ کردووە.